ئایا زەویمان وەک لانکە بۆ فەراهەم نەهێناون؟ ئایا کێوەکانمان وەک مێخ بۆ دانەکوتاون تا زەوی بپارێزرێت لە فشاری بڕکان و ماددە تواوەکانی ناو ناخی، هەروەها تا لەنگەری ڕابگرێت و چەندەها سوودی ترتان پێبگەیەنێت؟ کە ئەوەش پاداشتێکی لەبار و پڕاو پڕە بۆ خودانەناسان، چونکە ئەوانە کاتی خۆی بەتەمای ئەم ڕۆژە و لێپرسینەوەیە نەبوون، حەزیان لە باسی نەدەکرد، بەڵکو زۆر بەتوندی دژایەتی ئایەتەکانی ئێمەیان دەکرد و بەدرۆیان دەزانی. بەڕاستی بۆ خوداناس و پارێزکاران سەرفرازی و خۆشی و شادی و کامەرانی فراوان ئامادەیە، چەندەها باخچەی جوان و جۆری ترێ، لەو جێگە و ڕێگە خۆشانەدا هاوسەر و هاودەمی ئافرەتانی سینە جوان و دیمەن جوان هاوتەمەن ئامادەیە، لەگەڵ کاسەی پڕ لە شەرابی تایبەتیدا. لەو بەهەشتەدا هیچ جۆرە قسەیەکی پڕ و پووچ و درۆ و دەلەسەیەک نابیستن، ئەمەش هەمووی پاداشتێکە لەلایەن پەروەردگارتەوە، ئەی ئیماندار، بەخششێکە بە حسابێکی ورد دەبەخشرێت بە بەختەوەران لەلایەن پەروەردگاری میهرەبانی ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندا هەیە، ئەو ڕۆژە کەس ناتوانێت لەبەردەم زاتی پەروەردگاردا بدوێت. ئەو ڕۆژە ڕۆژێکە کە ئادەمیزاد سەیری دەستپێشخەری خۆی دەکات، خودا نەناسیش دەڵێت، خۆزگە هەر خاک بوومایە، ئاوا زیندوو نەکرامایەتەوە و گیرم نەخواردایە.